وتاری جومعەی ڕابردوو باسی ئەومان کرد لە ئەم جومعەیەدا بەشی چوارەمی ئەو زنجیرە باسە پێشکەش بکەین وعدەکەی خۆمان هەر لەبیرە بەڵام ئێمە لەم مینبەرەوە لەم مزگەوتەوە بە پشتیوانی خوایەکی لەو شتانەی کەوا پێوەی پابەندین ئەوەیە ئەو ڕووداوانەی کە ڕۆژگار دانهێنێتە پێشەوە ئەو ڕووداوانەی کەوا زەرورە قسەیان لەسەر بکرێ وە ناحەزانی ئیسلام لە هەفتەیەکا بەرنامەڕێژی بۆ دەکەن ئەبێ ئێمە لە وتارێکی نیو سەعاتی جومعەدا نەهێڵین مێشکی گەنجان و لاوانمانی پێوە ژەهراوی بێ بۆیە بە ناچاریەوە زنجیرە باسەکانی پرسە و تەعزیا دەپچڕێنم لەبەر ئەوەی کەوا بەیانی چواردەی دووە ئەو چوار دەی دووەش هاتە سەر باری هەموو ئەو شتانەی کەوا مستەورەد کران بۆ وڵاتی ئێمە لە جیاتی تەکنەلۆژیای پێشکەوتوو لە جیاتی ئاوەدانکردنەوەی وڵات لە جیاتی گەرم و گوڕکردنی ماڵ و حاڵی خەڵک لە جیاتی پێبەخشینی سلفەی عقار بەبێ ڕیبا لە جیاتی ئاوەڕدانەوە لە حاڵی گەنج و لاوانی داماوی ئەم وڵاتە ئیستیرادی کۆمەڵێ موستەلەحی نابەجێی وەکو ڤالانتاین و قەشەو ئەمانە بۆ وڵاتی ئێمە دەکرێ و یەک هەفتە زیاترە دیعای بۆ دەکرێ و ڕیکلامی بۆ دەکرێ و هۆڵ و مۆتێل و هۆتێلی بۆ ئامادە دەکرێ و خەڵکانیشیش بەداخەوە بە تایبەت ئەم کوردە دوانەدیوەی خۆمان وا باوەش بۆ شتەکان دەگرێتەوە ئەوروپیەکان لێی بێزارن فڕێی دەدەن تازە لەلای ئێمە بەرگی نوێی بەبەرا دەکرێت بەداخەوە ئەمڕۆ دنیا بۆتە دوو شت دنیای بێ ئیسلام دنیایە کە ئەو قڕانە پیرۆزە بەداخەوە پێچرایەوە لێی ئەو بەرەکەتی ئاسمانەی لێ قەتع کرا و ئایدز و ڤایرۆسی دەمی مرۆڤ هاتۆتە ناو ژیان و ژینگەی خەڵکەوە لە ئەم سەری دنیا بۆ ئەو سەری دنیا بە ئێرەی خۆشمانەوە دوو شتە ئەوەی دەیبیستی دوو وشەیە یان باسی شەڕ و شۆڵ و کوشتن و لەناوبردن و تەقینەوە خوێن ئەرێ هیچی کە دەبیستن ئێوە؟ نەوەڵڵا. بۆیە هەزار ڕەحمەت لەو شاعیرەی کە بە حەق فەرموویەتی ئەم سەدەیە سەدەی مەرگی ئینسانیەتە، سەدەی خوێن و تەقینەوە و هەڵواسین و دار و پەتە. سینگی دونیا وا لە چاکەدا چۆڕاوە، هەموو کۆڵانی شارێکی، هەموو بنبەرد و دارێکی بە خوێنی ئینسان نەخشاوە. ئێستا وەرە ئازایی وەفا پیاوەتی ناویان بێنە باسی سەرە بێز لە بەفری کوێستان دەکرێ بێز لە بەفری کوێستان دەکرێ بێزوو لە ئاوی زێراب و میزی کەرە ناوهێنانی عیسا موسا یان محەممەد ناڕەوایە ئەم سەدەیە نیازی پیسە و خوا دەزانێت چی لە دڵی ڕەشیدایە بەڵێ فیعلا غش تزویر ڕەشکردن گەیشتە هەموو شوێنێک معاملات ڕین و فرۆشتن موادی غذایی لە بازارا دەکڕی هیچی لێی دڵنیانی هەمووی تەزویراتێکی تێدا کراوە تەزویرات لەوەش ترازا هاتە ناو کۆمەڵێک مستەلەحی جوانی پاک و خاوێنی ناسک وەکو پەڕەی گوڵ بەرگی نامۆی لەبەراکرا یەکێ لەو مستەلەحە جوانانە کە ژیان بەبێ ئەو دەبێتە ژان خۆشەویستییە عەشقە ئەم چەند ڕۆژەی کە بڕابرد و لە ئەم شەوی پیرۆزی جمعەدا بەرنامە هەبوو لە تەلەفیزۆنە مەحەلیەکانی خۆمان لەسەر ڤالانتاین و چواردەی دوو ڕۆژی عاشقان و جەژنی خۆشەویستی و ئەم مستەلەحانە لەژێر پەردەی پیرۆزی خۆشەویستی و عاشقدا کۆمەڵێ نامۆیی دەهێندرێتە وڵاتی ئێمەوە ئەمە ئەم چوار دەیدووە کە بەیانییە ئاگادار بە مسوڵمانی بەڕێز برا و خوشکی ئازیز لەگەڵ تۆی مسوڵماندا ناگونجێ بۆ یەکەم ئێمە میلەتێکی مسوڵمانین ئێمە خاوەنی قورئان و بوخاری و مسلمین ئێمە شوێنکەوتووی شافعی و ئەبو حەنیفە و مالیک و ئەحمەد و علەمایانی ئیسلامین ئێمە خاوەنی مێژووی خۆمانین ڕابەری ئێمە مەلای دینی مێزەر بەسەرە قەشە ڤالانتاین چ پەیوەندێکی بە ئێمەی موسڵمانەوە هەیە؟ ئەمە خۆ سوککردنی موسڵمانە، موسڵمانیش لاسایی ئەم و ئەو بکاتەوە و باسی ڕۆژی عاشقان و چواردەی دوو بکا. قەتتان دیوە ڕۆژێ لە ڕۆژان مەسیحییەک یان جوولەکەیەک یادی لە سێدارەدانی مەلایەکی موسڵمان بکاتەوە؟ قەتت دیوە ئەو ئەوروپایە ڕۆژە لە ڕۆژان باسی جوانیەکانی ئەم ئیسلامەی کردبێ بۆ خەڵک ئەمە خۆسوککردنە کەواتە ئەو مسلمانە بێ ئاگایی بە تەلەفۆن و بەملاولا و بە گوڵی سوور بەشداری چواردەی دوو دەکا نە مسلمان ماوە نە لە مەسیحێکیش قبول کراوە لە هەردوو دینەکە بووە خسر الدنیا والآخرە ذلک هو الخسران المبین پەنا بەخوا ئەوەیە دەڵێ لە هەردوو دینەکە و لە هەردوو جەژنەکە بووە نەدەزانێ ئیسلامەتی چییە نە مەسیحیش وەری دەگرن نە ئەویش قبوڵیانە چونکە ئینسانی لارولەوێ لە مەسیحێت شاجێی نابێتەوە لە موسڵمانێتیشا جێی نابێتەوە ئیتر لەو بەینەیە دۆش داماوە ئەبێ بەم شتانەوە خۆی خەریک بکا چواردەی دوو لای ئێمە کە بە ڕۆژی خۆشەویستی ناسێندرا بەتاڵە چونکە گاڵتەکردنە بە خۆشەویستی بچووککردنەوەی وشەی پیرۆزی خۆشەویستیە خۆشەویستانم بەڕێزان خۆشە ئینسان هەر پێک نەهاتووە لە عاتف ئینسان لاشەیە، ئینسان عەقڵە، ئینسان ڕەحم و بەزەییە، بەشێک لە ئینسان، لە ئیدراکی ئینسان عاتیفە و سۆزە، عاتیفە و زۆزیش بە تەنیا هەر خۆشەویستی نییە، ئەویش چەند بەشێکی هەیە، هەتا ڕق لێبوون عاتیفەیە، ڕقت لە کەسێک هەڵدەستێ عەتفێک وات لێ دەکا ڕق لێی بێ، بەزەییت بە کەسێکا دێتەوە عەتف وات لێ دەکا، تووڕەبوون و دڵتەنگبوونیش هەر عاتیفەیە، فرمێسک ڕشتنیش هەر عاتیفە و سۆزە، بەشێ لە عاتیفەش خۆشەویستییە. ئەمجا ئەمانە هەر هەموو ئینسان کۆ دەکەنەوە تەنها لە خۆشەویستیدا خۆشەویستیەکەش تەنها دەبێت لە نێوان مرۆڤدا بێت چونکە ئێمە خۆشەویستیمان هەیە لە نێوان مرۆڤ و پەروەردگاریدا لە نێوان مرۆڤ و پێغەمبەرەکەیدا لە نێوان مرۆڤ و ئاینەکەیدا لە نێوان مرۆڤ و خاک و وڵات و مقدساتی وڵاتەکەیدا ئەمانە هەمووی لا دەبرێت لە خۆشەویستی خۆشەویستیەکە دەبێت لە بینی مرۆڤا بێت لە ناو مرۆڤیشا لە بین لە بینی نێر و مێدا بێت لە ناو نێر و مێشا بۆ دایکت مێ نیە ئەگە خۆشت بوێ بۆ کچت مێ نیە بۆ خێزانی خۆت مێینە نیە دڵێ نا ئەبێ بەس کوڕ و کچێک بن ئەم کوڕ و کچەش دەبێت نامەحرەم بن بە یەکتر بچووکتریشی دەکاتەوە خۆشەویستی ئەبێ خۆشەویستەکە هەوەسبازی بێ دەستبازی بێ فیکە فیک بێ نوکەی موبایل بێ نامەی بەدزیەوە بێ گوڵی سوور و پیاسە بێ ئەگەر وازیشی بەدڵیشی نەبوو دوای ئەمانە وازی لێبێنێ ئەم بۆ ماڵی خۆی ئەو بۆ ماڵی خۆی ئەمە سوککردنی خۆشەویستیە لەوەش سوکتر ڕۆژێک لە ساڵا دیاری بکرێ بە ڕۆژی خۆشەویستی کە چواردەی دووە کە ئەسڵەن پەیوەندی بە خۆشەویستیەوە نییە کە ئەوانەی باسی دەکەن لەو بەرنامە تەلەفیزۆنەی کە من متابعەم کرد هەموو ئەوانەی پەیوەندیان کردبوو ئەیگوت ئەرێ ڤالانتاینی قەشە لە ساڵی چەندا لە سێدارە دراوە کە ئەسڵەن هەر لە سێدارەدان نەبووە لە دەوڵەتی ڕومیدا بەس مل پەڕاندن هەبووە یانی کابرای بەرنامەکەی پێشکەش دەکرد بەدا هێندە بێ ئاگا وەرە تۆ لە دەوڵەتانی شارەزا نەبی ها ئەویش لە زمانی خەڵکیەوە بیستوێتی جاشتی ئەم وڵاتی ئێمە هەمووی هەر بیستنە هیچی کەس ناگەڕێتەوە بە سەرچاوە و کتێب و مەسادیری تاریخی ئەسڵەن لە سێدارەدان شتێکی زۆر تازەیە ئینا جاران هەر بە شمشێر لەسەر ئینسانیان داوە سەریان پەڕاندویان تیربارانیان کردووە ئەی بللە ساڵی چەنە لە سێدارەیان داوە حەمووی دەگو وەڵا هەر لە خۆوە دەیڵێم بەخوا نازانم چ بووە چ نەبووە هەر لێی بپرسە ڤالانتاین یعنی چی نەیەزانی بەرنامەشی لەسەر پێشکەش دەکا لە کاتێکە ئەمە پەیوەندی بە خۆشەویستی نییە و وشەی ڤالانتاین و قەشە ڤالانتاین جا جەنابتان ئێمە دەبێت هەر بگەڕینەوە بۆ مزگەوت ئەم وشەیە فەرموو لە زمانی مزگەوتەوە ببیستە بزانە ڕۆژی ڤالانتاین و چواردەی دوو بۆ دەکەمە کاکە و توێکڵەکەی لێ دەکەمەوە دەیخەمە دەستەوە ئیمانداری بەڕێز تۆ دەبێت لە هەموو کەس وشیارتر بی لە هەموو کەس ئێمە دەبێت بە ئاگاتر بین لەم دنیاە چەندەمان ئاگا لەو قورآن و حەدیسەیە ئەوەندەشمان لە خوا بە زیادە ئاگامان لە هەموو کوفری عالەمی هەیە هەموو شتەکانیان دەخوێنینەوە پێش ئەوەی ئەو لێی شارەزا بێ من دەزانم باسی چ دەکا ئەو نازانێت لە چ کتێبێکە من مە سەرچاوەکەم لایە لە خوا بەزیاد بێت چونکە ئێمە هەڵگری پەیامی ئیسلامین ئێمە میراتگری پێغەمبەرین ان شاء الله صلی الله علیه وسلم حەوسەد ساڵ پێش زایین یعنی دوو هەزار و حەوسەد و نۆ ساڵ لەمەوبەر دەوڵەتی ڕوومی کە ڕۆمایش غڵەتە، دەوڵەتی ڕوومی لە پانزەی دوودا نەک چواردەی دوو، سەرەتا پانزەی دوو بوو، لە پانزەی دوودا عادەتێکی زۆر سەیریان هەبوو، جا گوێ بۆ ئەم مێژووە بگرە، لە پانزەی دووی هەموو ساڵێکا عادەتی دەوڵەتی ڕوومی ئەو سەردەمە ئەوە بوو یادی دامەزراندنی دەوڵەتەکەیان دەکردەوە. یادی دامەزراندنی دەوڵەتی بەهێزی ڕۆمان ڕومیان دەکردەوە بەڵام عادەتەکە زۆر سەیر بوو لەو ڕۆژەدا دەهاتن بۆیەش پانزەی دوویان دیاری کرد بوو چونکە پانزەی دوو ڕۆژی پیتاندنی ڕوەکەکانە یعنی ڕۆژێکە کەوا ئێمە ناڵێن سروشت ئەو خواکردەی کە دروستی کردووە نێر و مێ لە پانزەی دوودا لە یەک نزیکبوونەوەیەک ڕوودەدا بوژانەوەیەک بەرەو بەهار چوونە بەرە ئەوی سەرما لە ناو دەچێ و بەهار دەست پێ دەکا ڕۆژی پانزەی دوو ڕومیەکان دەهاتن لە پایتەختی وڵاتی ڕۆمادا دەهاتن دوو گەنجیان دێنا دوو گەنجی باڵابەرزی خۆشپێکەوتووی جوان ڕووتیان دەکردنەوە لە هەموو جل و بەرجێک دوو کوڕی گەنجیان دێنا بێجل و بەرگ لە ساحەیەکا دایان دەنان ئەمجا سەگێکیان دێنا چونکە سەگ لە دینی ڕومیدا لە بیروباوەڕی ڕومی بتپەرستیدا سەگ یعنی خوای پاکێتی بە سەگیان دەگوت ئەمە خوای پاکێتیە پاشێتی و خاوێنی سەگ ئەوە خۆیان نعوذ بالله بزنێکیشیان دێنا بزن لە دینی ڕومیدا بتپەرستیەکاندا بزن خوای پەڕ و بەرەک تاڕ و بەرەکەتە چونکە بزن هەر لە تووکەکەی و لە شیرەکەی و لە گۆشتەکەی و هەموو خێر و بەرەکەتە ئەمەیان دێنە سەگەکە و بزنەکەیان سەر دەبڕی خوێنەکەیان دەکردە تەشتێکەوە ئەو مەنجەڵە خوێنەیان بەسەر لاشەی ئەم دوو گەنجەدا دەکردە خوارەوە ئەمە بۆ ئەمە ڕێزگرتن بوو لەو گورگەی کە گورگ لە دینی ڕوومیدا لە خوای سەگ و بزن گەورەترە چونکە دەڵێن ئەم دەوڵەتی ڕومیە کاتی خۆی لە دوو مناڵەوە دروست بووە دوو مناڵەکە دایک و باوکیان لە ژوورێکا دەمرن دەڵە گورگێک دێ مناڵەکان دەباتە لای بەچکەکانی و بەشیری خۆی بەخێویان دەکا لە ئەو دوو مناڵە کە گەورە دەبن و پێدەگەن دەوڵەتی ڕومی دروست بووە لە پانزەی دوودا یادی ئەوان دەکردەوە قوربانیان بۆ ئەو دێڵە گورگە سەردەبڕی کاتی خۆی کە ئەو لە خوایەتیدا گەورەترە پرەی لە بزن و لە سەگ خوێنەکەیان بەسەرا دەکردن، ئەم دوو گەنجەیان بە دەوڵەتدا دەگێڕان، هەر کەسێ پێویستی بە بوونی منداڵ بوویایە منداڵی نەبوویایە، ئەوەی کەوا عاشق بوویایە و دڵی بۆ کەسێ لێیدایە، ئەبوو زمانێک لەو خوێناوی سەگ و بزنەدا کەوا بە لاشەی ئەمە هاتووە دەخوارێ، دەیگوت ئەگەر زمانم بیگاتێ ئومێدم حاسڵ بووە، تازە تازە نەجاتم بوو، منداڵی دەبێ و بە دڵی عاشق مەعشووقەکەی خۆی دەگا. ئەمە ئینسان سەیری کرد ئینسان وێڵە بە دەست بە دووی خوادا جا ئەگەر لە زمانی پێغەمبەران و پەیامی پێغەمبەرانەوە خوای حەقی نەدۆزیەوە کە ئەڵڵایە ئەگەڕێ بزن دەکا بەخوا سەگ دەکا بەخوا ئەمە مرۆڤ تەبیعەتی وایە بەبێ خوا ناژی جایان دەبێ خوای حەق کە ئەڵڵایە جەل لە جەلالەوە بیدۆزێتەوە کە ڕشوێن کەوتوانی پێغەمبەرانن یان دەبێ سەگ و بزن و گورگ کا بەخوا ئەبێ خوایەکی هەر هەبێ ئەمە ئەم عادەتە بەڕێزان خۆشەویستان مایەوە هەتا ساڵی دوو سەد و حەفتای زاینی یعنی نۆ سەد و حەفتا ساڵ هەموو ساڵ لە پانزەی دوا ئەم مەراسیمە دەکرا لە دەوڵەتی ڕومیدا ساڵی دوو سەد و حەفتای زاینی پاشای ڕۆمی ئیمپراتۆر کلۆدیۆس شەڕێکی گەورەی توش بوو شەڕ توشی وڵاتی ڕومی بوو بڕیاریدا هیچ کەسێک نابێ ژن و ژنخوازی بکە نابێ ژن و ژنخوازی بکرێ دینی مەسیحیەت لەو کاتەیا سەرەتای بوو پەرەی نەستان بوو تازە بڵاو ببۆوە بەڵێ لەو کاتەدا قەشەیەک عابدێکی دینی مەسیحێت ناوی ڤالانتاین بوو ئەمە وا دەژێڕێتەوە مێژوو ئەوی کە ئێمە تەماشامان کردووە ڤالانتاین بە دزیەوە کوڕکچەکان دەچون بۆ لای دەیگوت بابەجیان وەرن مسلمان وەرنە سەر دینی مەسیحێت بڕوا بەخوای تاکو تەنها بێنن منیش بە حەڵاڵی لە یەکتان مارە دەکەم پاشا ئەم دەنگ و باسێ بیستەوە جا سیانزە ڤالانتاین هەیە حتا بۆ خۆیان نازان ئەمە کامیانە سیان یان زۆر بەدرێژی بەڵام ئەسەحترینیان ئەوەی کەوا ئینسان بێزی لێ باسی بکە هەر ئەمەیان ئەوەی تریان زۆر بێ لەزەتە ئینسان هەر دڵە نا بە قەشەش بە یشتی وای کردووە ئەوەی کە من باسی دەکەم ئەمە هەرە پاکەکەیانە ئەینا سیانزە جۆر ڤالانتاین هەیە لە تەریخە لە دایرەت المعارف وانەدا بیخوێنەوە ئەم بەڵێ، ڤالانتاینە کوڕ و کچەکانی لە یەک مارە دەکرد. پاشا کە بەمەی زانی، وتی، تۆ وڵاتەکەت دەڕوخێنی، چونکە گەنج لە کاتی شەڕا ژنی هەبێ، خۆی بە کوژ نادا و دڵی لای ژن و منداڵەکەیەتی. بۆیە هێنای. لە چواردەی دوودا، لە چواردەی دوودا، لە ساڵی دوو سەد و حەفتا ی زاینیدا، قەشە ڤالانتاینی سەر بڕی، شمشێرێکی لە سەریدا و سەری پەڕاند. ئەمە ئەم باسە مایەوە چواردەی دوو هیچ نەبوو هەر پانزەی دوو یاد دەکرایەوە تاوەکو دەوڵەتی ڕۆمی بە سەرکردایەتی کلۆدیۆس گڕۆڵەی کەوتە لێژی و مەسیحیەت پەرەی سەند مەسیحیەت چۆ شوێنی ڕومیەکان ئاینی مەسیحی وا بڵاو بووە دەسەڵاتی پەیدا کرد پیاوانی دینی مەسیحی وتیان ئێمە زانایەکی گەورەمان کە قەشە ڤالانتاینە لە پێناوی ئەم مەسیحیەتەدا ڕوحی خۆی پیدا کردووە ئەبێت لە چواردەی دووی هەموو ساڵێکا ڕێز لە ڕوحی قەشە ڤالانتاین بگیرێت یعنی ئەمە یادی پیاوێکی مەسیحی دەکرایەوە کەوا ڕاهیبێکی مەسیحی بۆ لە پێناوی مەسیحیەتدا ڕوحی خۆی پێ بەخشیوە یعنی مە جێژنێکی ئاینی بوو لەلایەن ئەمەش کاڵ بۆ وردە وردە کاڵ بۆ ساڵی 496 یعنی وشەن ماوەیەک بوو یادی چواردەی دووش لەوێش نەما لە لای مەسیحەکانی ئەوروپی لە ڕومیدا ساڵی 496 زینی لە ئەوروپا دیسان لە پانزەی دوودا گەڕابوونەوە سەر جاهلیتەکەی پێشووتر مەسیحیەکان دیسان جارش کە سەرگەردان ببوونەوە وازیان لە دینی مەسیحی حەق هێنابەوە پانزەی دوو لەو ئەوروپای ئێستا هەموو ناوی لە دێیەکەوە هەتا شارێک هەرچی کچ هەبوو ناویان دەنووسی دەیان خستە تورەکەیەکەوە هەرچی کوڕیشە ناویان دەخستە تورەکەیەکەوە پیاوێکی ڕیشسپی ئەو شوێنیان دێنا دەستی دەکرد بە تورەکەکەیان ناوی کوڕێکی دەردێنا لەگەڵ کچەکە جا ناوی چێ دەرچوایە دەیگوت ئەوە هەتا ساڵش کە پانزەی دوو تۆ ڕەفیقی ئەمەی بڕۆ بۆ خۆت ئەمە ژمارەکاتی تۆیە وەکو ساری ژمارەکاتی لێهاتوە ژنی نەبوو هەر عاشقی بوو لەگەڵی ڕادەبوار هەتا ساڵشکە پانزەی دوو پانزەی دوو ناویان دەخرایەوە تورەکەوە جا بەر یەکێشکە دەکەوت ئا ئێستا ئێستا لە ئەوروپادا ئەوانەی چون دەزانن بۆی فرێند و گێرڵ فرێند هەیە یەک ساڵ لەگەڵ کچێکایە نە ژنێتی و نە هیچە دەڵێ وڵا گێرڵ فرێندمە کچەکەش لەوە بۆی فرێندمە لە ماڵە دەی باتەوە لەگەڵ لەگەڵی دەخەوێ هیچ مشکلەشیان نییە ئەوە هەر ئەو عادەتەیە کەوا لە ساڵی 496 زاینیدا هاتبوو ئەم عادەتە پەرەی سەند، وایان لێ هات هیچ ئافرەتیان بە کچی نەما، ماڵیان وێران بوو، قەشەیەک، پیاوێک بوو لە کێوێک هاتە خوارەوە ناوی جیلاسیۆس بوو، قەشەیەک بوو پیاوێکی مەسیحی بوو، وتی میللەتینە، کوڕە بگەڕێنەوە سەر ڕێبازی مەسیح، ئەمە ئەوروپا وێران دەکا، ئەمە ماڵمان وێران دەبێ، ئەمە خێزان نەما، وەرن بابە لە جیاتی پانزەی دوو با یادی قەشە ڤالانتاین بکەینەوە کە کاتی خۆی مارەکردنی داهێنا، کە لەسەر مارەکردنی کوڕ و کچەکان بە حەواڵی و بە شەرعی لە سێر ملیان پەڕاند و سەریان بڕی. وەرن لە چواردەی دوودا ناوەکان دەکەین بەدەست بەیەکەوە ئەو ناوەی کە دەرمان هێنا لە جیاتی خۆشەویست و مەعشوقی بێ باشن و مێرد بن وتیان وڵا خۆ شتێکی خراپ نییە لەوە ئەوروپا بەرەو ژنمارەکردن جارشکە ڕۆیشتەوە مەسیحەکان فێری ژنمارەکردن بوونەوە ئەم چواردەی دووە ئەمە بەردەوام بوو یعنی چواردەی دوو لە دینی مەسیحێتدا چارەسەری ئیباحی و بەڕەڵڵایی پێکراوە گەڕانەوە بۆ بۆ خێزان بە پێچەوانەی ئەمەی ئێستا کە خەڵک باسی دەکا ساڵی هەزار و نۆ سەد و شەست و نۆ یعنی ئەم چەند ساڵانەی سەدەی ڕابردوو هەزار و نۆ سەد و شەست و نۆی خۆمان کەنیسە چل ساڵ لەمەو پێش کردیە پشوو کتی بەیادی ڤالانتاینی قەشەمان کە ملیان پەڕاند و کوشتویانە ئەمە عنی هەر پەیوەندی بە دینی مەسیحێتەوە هەیە پەیوەندی بە خۆشەویستیەوە نیە کەنیسە بڕیاریدا لە چواردەی دووی هەموو ساڵەکە پشووی ڕسمی کەنیسە بێ هەتا پاپا پۆڵسی شەشەم هات وتی بابە ئەو پشۆش لابن پێویست ناکا ڤالانتاین ئەمە چەند ساڵە یادی دەکرێتەوە بەسە ئیتر ناویان ڕەش کردەوە بەڵام عەجیبەکە لەوەیە مەسیحێت وازی لە ڤالانتاین و قەشە ڤالانتاین هێنا بەڵام عەولەمەی جیهانی کردی بە ڕۆژێکی جیهانی ناوی نا جەژنی عاشقان و خۆشەویستان ئەینا من ئەوەی عەرزم کردن ها قەشە ڤالانتاین پیاوێک بۆ ئیدعای دینی مەسیحێتی دەکرد لەسەر دینی مەسیحێت خۆی بەکوشدا ئەمە وەکو وەکو ئەو وایە تەشبیه نەبێ بڵێین مەلایەک لەسەر ئەم ئیسلامەتیە شەهید کراوە هەموو ساڵی یادی بکەیەوە کە لە ئیسلامی ئەودا ئەوەش ئێمەدا ئەوەش مەرفوزە ساڵانە بۆ مەلا و بۆ پیاوچاک و بۆ کەس ناکرێ مەگە یادی لەدایکبوونی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم تەنانەت ئەوەش خلافی لەسەرە لە لای علەمایانەوە ئەینا کابرا کە وەفاتی کرد تازە نابێت ساڵانە یادی هیچ کەسێک بکرێتەوە بە ڕەسمی هیچ زانایەک هیچ دانایەک نابێت بکرێت بە بتپەرستی بەڵێ، ئەمە کرا بە ڕۆژێکی عالەمی بۆ چەند مەبەستێک، یەکەم، کرا بە مەبەستێکی بازرگانی، جا دەوڵەمەندەکانی عالەم زۆر زیرەکن، بەتایبەت جوولەکەکان، ئێستاش دەیان کۆمپانیا هەیە هەر لە ئەمڕۆوە کە شتەکانی دابەش دەکەن، هەفتەیەکە دابەشی کردووە، لە ڕۆژی چواردە ی دوودا بە ملیۆنەها ملیۆن دۆلار دەچێتە باخەڵیەوە. بە دروستکردنی پارچەیە تە بەدۆر بواغێکی سووری لێداوە و گوڵێکی سوورە بایی هەر هیچ نییە دەیفرۆشێ بە دۆلارێک لە ئەوروپا لێرە بە پێنج شەش هەزار دینار دەیکڕێ یعنی بۆ مەبەستی بازرگانی کردن دەیان کۆمپانیای عالەمی لەم چوار دەیدۆ سوود وەردەگرن بە گوڵی سوور و کارتی سوور و پەڕۆی سوور و جلی سوور ئەمە بۆ بازرگانی کرد هەر لە وڵاتی خۆمان بەڕێزان خۆی ئەوەستە لە بیرتانە ئەرێ لە نەوەت و یەکا کەس دەیزانی چواردەی دوو ڤالانتاین هەیە ئەرێ ئەم حیزبانە خۆ هەر وجودیان نەبوو ئەگەر ئێوە ئەوەندە عاشق پەروەر بوون ئەی بۆ باستان نەدەکرد لەوەتی مۆتێل و هۆتێل و هۆڵەکانیان پەیدا بوون لە سلێمانی حەجە ئەم شەو بۆ بەیانی هۆتێلی وا هەیە موتێلی وا هەیە هۆڵی وا هەیە بە هەزاران دۆلار لە خەڵکی دەکێشێتەوە گۆرانیبێژی بۆ بەکرێگرتووە و سەفقەی تیجاری لەگەڵ گۆرانیبێژەکە گرتووە و هۆڵ ئامادە کراوە و شای و هەڵپەڕکێیە لەسەریشی دەنووسێ و دیعای بۆ دەکا بەس بۆ بۆ خێزان و بۆ عاشقانە خێزان ئەوەی ژن و مێردە ئەوەی تریشی عاشقە کوڕێک کچێکی تەلەفۆنی بۆ بکا بڵێ وەرە ئەمشەو دەچین بۆ فڵان هۆڵ ئەمە بازرگانی پێوەکردنە ئەینا بۆ جاران کابێ خۆشەویستی لە وڵاتی ئێمەدا نەبوو ئەمە ئەمە شەش حەوت ساڵە ئەم مۆدیلە پەیدا بوو ئەمە بۆ بازرگانی کردن دووەم وڵاتانی دنیا ئەم چواردەی دووە ئەم ڕۆژی عاشقان و عەشق بازی و گوڵ گۆڕینەوەیە کراوە بە مەبەستێک بۆ مەبەست و مەرامی سیاسی بۆ مەشغوڵکردنی گەنجان گەنجە نەژنی پێدێ ئەگە ژن بێنێ خانووی نییە ئەگە خانووی هەبێ دینارێک لە گیرفانی دانیە ئەگە بە ژەمێک تێر بێ بە دوام برسیە داوا لە حکومت دەکا حکومەتیش بۆ مەشغوڵکردنی بەم شتانەوە مەشغوڵی دەکا جا تریاک کێشان چۆن ئینسان پێوەی ئالوودە دەبێ بۆ مەعلوماتان عەشق و غەڕامیاتیش وایە ئەوەی چوە ئەو بازنەی خەریکی عەشق و عەشق بازی ئەوانە بۆ نە ئاگای لە سیاسەت دەمێنێ نە ئاگای لە حکومەت دەمێنێ نە ئاگای لە دایک و باوک دەمێنێ نە ئاگای لە چاک و خراپ دەمێنێ بەس خەریکی ئەوەیە چۆن ئەمڕۆ نامەیەکی بۆ بگاتە مەعشوقەکەی چۆن گوڵێکی سووری بەدەست بگات کەی ڤالانتاین بێ و ئەم بتوانێت لێی نزیک بێتەوە هەموو ئاواتی ئەوەیە وەک تریاک شێشی لێدێ ئالوودە دەبێ بەڵام ئەمە ئالوودەبوونێکی سەیرتر و بێماناتر ئێستا تریاک شێشان لەوە باشترە بەڵێ خۆشەویستان بۆ مەشغوڵکردنی گەنجانە گەنج هەموو شتێکی لێ بێدەچێتەوە گەنجی وڵاتی ئێمە بەداخەوە ئەمانەی ئەهلی مزگەوتی لێ دەرچێ ئەوەی تری کوا ئاگای لە چی ماوە بۆیە دەڵێن کاتی خۆی میشل عەفلەق یەک نەسیحەتی سەدامی کرد وتی کە بووی بە ڕەیس جمهور یەک نەسیحەتت دەکەم بەستە ئەگەر زانیت میللەت داوای شتێک دەکا بە تایبەت چینی گەنجانی چونکە چینی گەنج ئەگەر لەگەڵ حکومەت نەما هەڵیەتە چێنێ دەتوانێت هەموو شتێکی پێ دەکرێت وتی گە داوای شتێکیان کرد و بۆن نەکرات زیان نەدویست بۆیان بکەی بڕۆ مەشغوڵیان کە بە کێشەیشکەوە شتێشکەوەیان بۆ دروستکە ئێستا شەڕی عێراق و ئێران گەنج خەریک و داوای سیارەی دەکرد و داوای شتی دەکرد سەدامیش ئارەزوێکی خوێن ڕێژانە و دیکتاتۆری و عسکەرتاری هەبوو دەیزانی گەنج ئەوەی داوا دەکا چوو شەڕی بۆ نایەوە ئەم جادی بوو هەر عسکەر نەبم و لە عسکەری ڕزگارم بێ هیچم ناوێ با بە ژن و منداڵیشم ناوێ سیارەشم ناوێ لێم گەڕێن بەس ئەمن دام نەپڵۆسێنێ وتی هەر مشکلەیەکت هاتە پێش بڕۆ مشکلەیەش خەی دروستکە ئەوەی لە پەرلەمان باسی فرەژنی و خەتەنەی کچان و نازانم چی و چی هەمووی لە بیر براوەتەوە. باس باسی ئەم شتانەیە مشکلە دێتە پێشەوە بۆی مشکلەی پێشوو لەبیر بەرێتەوە ئەمە یەکێکە لە سیاسەتی نێودەوڵەتی بەوەی وڵاتی خۆشمانەوە سێیەم لە وڵاتی غیری ئیسلامیدا فەراغێک هەیە لە وڵاتی ئێمە ئەوە نییە ئێمە ڤالانتاینمان بۆچی ئێمە خێزانمان هەیە ئێمە ژن و ژنخوازیمان هەیە ئێمە دایشی مناڵمان هەیە ئێمە نوری چاومان لە ماڵەوە هەیە لەوێ ئەوە نەماوە چوارەم دەستی کوفری عالمی بۆ لابردنی خێزان بۆ سەنگی مەحەقی نرخ حەیا حرمەت ڕێز ئەم شتانە سڕایەوە کوا چ کچێک ئێستا شەرم لە باوکی دەکا چ کوڕێک شەرم لە باوکی دەکا حەیا و حورمەت باری کرد ئەمجا لە پشتیشیەوە لە پشتیشیەوە خەڵک مشریک دەکرێ بەبێ ئاگایی ئەو گوڵی سوور و ڕەنگی سوورە خۆ لە ئیسلامدا ڕەنگی سوور مەرفوز نییە پێ ساسە مێزەری سووری بەستووە بەڵام بۆ دەبێ هەر گوڵی سوور بێ جاری وایە بە دوو گوڵیش بێ ئێستا ئەوش پەیدا بووە ئەم شەو هێندێکیانم لێ بینی دوو گوڵە یعنی ئەمە بەڵگەیە لەسەر ئەو خوێنی سەگ و بزنەی کە کاتی خۆی هەم پاکت دەکاتەوە هەم بەرەکەت دەخوێتە خۆشەویستێکەوە یەکیان خوێنی سەگ یەکیان خوێنی بزن ئەوەنی دوو گوڵا لە بەڕەنگی خوێنەکەش بێ بۆی تۆ بیبی بە مشریک بۆی لە دینەکات لە دینی حەقلاتدا بەڵام گەنجانی بەڕێزی ئێمە ئامان نەچن شەیتان شەیتانی ئینس و شەیتانی جن هەڵتان بخەڵەتێنێ وابزانێ کە مزگەوتی ئێمە مەلای ئێمە قورئانی ئێمە پێغەمبەری ئێمە دژی خۆشەویستیە نەخێر وەڵاهی ئێمە دینی ئێمە ئەسڵەن دینی خۆشەویستیە بەڵام ئەمەی ئێستا خۆشەویستی نیە ئازیزەکەم یەکەم بۆ خۆشەویستی نیە یەکەم کوڕ و کچێک بە دزی ماڵەوە بە دزی باوک و دایک بە موبایل پەیوەندیان هەیە لە سەتان نەوەتیشی بە زەواج کۆتایی پێنایە ئایا ئەمە خۆشەویستیە دووەم ئیسلامی ئێمە ڕەفزی کردووە کوڕێک و کچێک چەند ساڵ بە یەکەوە عاشق و معشوق و دڵدار بن لە دواییدا یان بە یەک دەگەن یان لە یەک جیا دەبنەوە خۆ ئەگە بە یەکیش بگەن لە ئیسلامی ئێمەدا دەفەرمێ بەختەوەر نابن ئەوە لە هەموو زانایانی علمی ئیجتیماع بپرسە ئەڵێ هەر کوڕ و کچێک ماوەیەکی زۆر زۆر زۆر یەکتر بناسن بە یەکەوە عاشق و معشوق بن کە بوون بە ژمێردیش بەختەوەر نابن بۆ چونکە لە زمانێکا کە ئەم کوڕە و ئەو کچە هیچ ئەرکێکی کۆمەڵایەتیان لەسەر نییە نە مناڵی هەیە نە پێویستی هەیە نە کڕین و فرۆشتنی هەیە نە خۆراک دابینکردنی هەیە نە خانوو دابینکردنی هەیە هیچی نییە مەگەر مەسرەفی کارتێکی ئەم سەردەمەی تێبچێ کارتێکیشی گەنجەکان پێ دەکڕدرێ کچەکە جاری وایە ئەویش ناکڕێ بە موبایل ڕۆڵی سەد جار بە قوربانی یەکتر دەبن چونکە هیچ بەرپرسایەتیشیان لەسەر شان نییە هەموو دەڵێت تۆ چت بێ من بۆت دەکەم هەموو شتێکت بە قوربان دەکەم بەڵام کە چوونە خانەی هاوسەرییەوە دەمێکە ئەمانە خۆشەویستەکە هێندە پەرەی ساندوە خەریکە کاڵ دەبێتەوە کە دەچنە ژیانی هاوسەریەوە ئەمجا سەی دەکەن گوزەران پێیدا دەوێ پارەی دەوێ ماڵی دەوێ متبەخی گەرمی دەوێ گیرفانی پڕی دەوێ ئەمیش وێرانە هیچی نییە ئەمجا پرتە بۆڵە دەست پێ دەکا ئەمڕۆ هەر ئەمڕۆ لە ڕادوی جەماوەرەوە مامۆستایەکی بەڕێزی ئاینی بەرنامەی ئاینی هەیە کچێک تەلەفۆنی بۆ کرد وتی دوو ساڵە ئەوە بە زمانی خۆی لە ڕادیۆی جەماوەری کوردستاندا ئەرشیفەکان تیا موجودە هەر ئەم سەعات دەی بەیانە سەعات دە و چارەگە وتی دوو ساڵ لەگەڵ کوڕێکا پەیوەندیم هەبووە ژێر بەژێر دوو ساڵ بە موبایل و بە یەکتر بینین و بە چوونە دەرەوەی ناشەرعی ئەوە زمانی ئەو کچە بۆ خۆی باس حاڵی خۆی دەکرد ئاخری کوڕەکە هەموو وەعدی وای پێ دەدام من لە ماڵی باوکم هیچ عەیبم نەبوو وای بۆ باس دەکردم ئەگەر بێیە ماڵی ئێمە چ لێ دەکەم لە خۆشبەختییە خوا خوام بوو خێرا پێی بگەم دوو ساڵ هەندێ پیاوی نار ئاخریەکەی باوکم وتی ڕۆڵە گیان واللهی ئەمە بە کەڵکی ژن و منداڵ نایە واللهی ئەم زنجیر ملە ملە دوای زنجیر دەکاتە ملت بە کەڵک نایە ئەڵێ بەڵام من وتم بەخوا لە باوک بێبەریم لە دایک بێبەریم لە برا بێبەریم ئللا شووی پێکردەوە هەر دەیکا ئەمە قسەی خۆی بوو لەو ڕادوێەوە کە من بەو ژویانی خۆم گوێم لێ بوو وتی واللهی تەنها چوار مانگ ژیانمان بە یەکەوە باش بوو شەش مانگە چوومەوە ماڵی باوکم ئەمجا نەبرا قسەم لەگەڵ دەکات نە دایک دەمدوێنە نە باوک ڕووی لەگەڵ ماخۆشە وتیان پێمان وتی وت مامۆستاکە فەرمووی بۆ بۆ خوشکم وتی واللەی مامۆستا ئەو هەموو وعد و بەڵێنانەی کە چووینە خانەی هاوسەریەوە بەیەک گەیشتین کە شەوی وا هەبوو بە سەعات بە موبایل قسەی لەگەڵ دەکردم ئامادە نەبوو پێنج دەقە لەگەڵ ماوە کاتە دانیشێت ناوێرم بڵێم لەل دەڵێ ئامادەم لێت جیابمەوە هەر قسە بکەی سێ بە سێ تەڵاقت دەدەم قسە وشەی هەرە خۆشی تەڵاقدان و جیابوونەوەیە لێم بێزار بووە ئیسلام دەفەرمێ ئەگەر ئەم ماوە درێژە ئەمانە بەیەکەوە بوون خۆشەویستیەکە فول بووە کە گەیشتە خانەی هاوسەری دەبێ بەیەکا بتەقنەوە بەڵام ئەگەر بەڕێک و پێشی ماوەیەک بچی کەم پێشتر ناسی یەکتریان هەڵسەنگان کە دواتر ئاماژەی پێ دەکەین انشاءاللە کە چوونە خانەی هاوسەریەوە ئەم خۆشەویستیە چونکە سەرەتایە و گەرم و گوڕم بەیەکەوە زاڵ دەبێ بەسەر گرفتەکانی سەرەتای خێزاندا نایەڵ ئەو خێزان لێک هەڵوەشێ بۆیە ئیسلام ئێمە خۆشەویستی پوختی دەوێ گەنجێک لەگەڵ کوڕێکا دەچێتە دەرەوە ئەو بۆتە حیکایەتێکی مەشهور لەناو گەنجانیشدا ئەڵە شەوێکی مانگەشەو بوو بە حەرامی لەگەڵی چوو بووە دەرەوە بە دزی ماڵەوە کوتی دەچم سەردانی ماڵی فڵان ڕەفیقم دەکەم کوڕێک بردی لەگەڵ خۆیە خەریکە وڵاتی ئێمەش بەداخەوای لێدێ بردێ دەرەوە مانگە شەوێکی جوانی شەوی چواردە بوو کچەکە وتی ئەوە چی ئەو مانگە چەند جوانە وتی ئەوە ڕوخسار و دەموچاوی تۆیە چۆتە مانگەوە بۆیە وا جوان بووە کە گواستیەوە دوای گواستنەوە ئەمجا مەسرەفاتی ماڵ و حاڵ و مناڵ کەوتە گۆڕێ شەوێشکە بە هەمان شێوە ئەمجا بە حەڵاڵی چووبوونە دەرەوە بە یەکەوە دانیشتبوون ئەم کچە ئەمەی هەر لە بیر مابوو ئەم ژنە وتی ئەم مانگە چەند جوانە مانگی شەوی چواردە ئەوە چییە وتی ئەو مانگە وتی دوو سێ جار پرسیاری لەکە دکتۆر یارە خۆ کوێر نی ئەوە مانگە قابلە بەم شەوە ڕۆژ بێ وای زانی هەر وەکو جاران هەر دەموچاوی ئەوە ئەوە ڕۆی ئەوە بە حەرامی دەموچاو بوو مانگ بوو وتی بابە خۆ کوێر نی خۆ بەم شەوە ڕۆژ نییە هەر مانگە ی قابلە چێ بێەوە بێ ئێستاش هەمووی وایە بۆیە ئیسلامی ئێمە ئەم جۆرە خۆشەویستیانە کە خۆشەویستینی ڕفسی کردووە بۆ ئەوەی ژیانی خێزانیت کە ئەمە ژیانی هەتا هەتاییە ڕفز نەبێ خاڵی سێیەم ئیسلامی ئێمە دژی ئەم جۆرە خۆشەویست بەناو خۆشەویستیە مۆدێرنەیە لەبەر ئەوەی ئامارێکمان لەبەر دەستە لە سەتا شەست و پێنجی تەڵاق لە کوردستانی ئێمەدا سەبەبەکەی خیانەتی هاوسەریە لە سەتا شەست و پێنجی ئەوانەی کە تەڵاق دەدێن دەچنە دادگا یان ژنەکە خیانەتی لە پیاوەکەی کردو پەیوەندی لەگەڵی چێشکە هەیە یان پیاوەکە خیانەتی لەگەڵی چێشکە کردووە ئەمە بووە بۆ خەڵک ژن دێنێ بۆی داوێن پاک بێ کچە شوو دەکا بۆی لە بێ ئەخلاقی بەدوور بێ باشە بۆ حیکمەتی چی ئەرێ بەڕێزان بیری لێ بکەینەوە بۆ لە دوای ژن و مێردایەتی ئەمانە تووشی داوێن پیسی دەبن ئەمە عەرزم کردن یەکەم جار بووە وەکو تریاک کێشان وایە ئەوەی تریاکی بێ قەد وازی بۆ لێ ناهێندرێ مەگەر دەگمەن ئەتا هیچ پەنجا ساڵ سجنی کاگاتە دەرێ هەر لە جاران تریاک کێشترە لە سجنا بەدزی بۆی دەبن هەدەی کێشێ ئەو کەسانەی ئەو کوڕو کچانەی فێری ئەم عەشق و غەرامەیات و نوکە نوکی موبایلە بوون ئەگەر ژنیشی هێنا وەک تریا کێشان هەر لە مێشکیا ماوە پەیوەندیەکانی بۆ ناپچڕێ ئەگە کچێکیش بێ ئەویش هەر فێرە ئەو پەیوەندی لەگەڵ ئەو دەبەستێ ئەویش پەیوەندی لەگەڵ ئەو دەبەستێ گۆڤاری خێزانی ئەم مانگەی ڕابردوو باسی کابرایەک دەکات دوو منداڵی هەیە هەشت ساڵە ژنی هێناوە وا منداڵەکانی هەموو چوونە مەکتەب سێ جار تا ئێستا لەلایەن ژنەکەیەوە لە موبایلەکەیە ئاشکرا بووە جارێک مامۆستایەکی کچی مەکتەبی هەڵخەڵەتاندووە تەکسی پێیە جارێکیان مۆزەفێکی دایرەی هەڵخەڵەتاندووە جارێکیان بێوەژنێکی هەڵخەڵەتاندووە کوێتی من کوڕم تا ئێستا ژنم نەهێناوە بە ناوی کوڕەوە ناوەکانی حجز کردوون کە تەلەفۆنی بۆ دەکەن ژنەکەی جواب دەداتەوە لە یەک ئاشکرا بوون ئەمە ئەمە هەموو پیامبەر صلی الله فەرمێ لە ئاخر زەماندا شیخ زان پەیدا دەبێ پیری زیناکار بە سەری سپیەوە کابرا زینا دەکا بۆ چونکە لە گەنجیەوە فێر بووە ژنی هەیە منداڵی هەیە کچی بە شودراوی هەیە واللهی لەم وڵاتی ئێمە لەوانە لەم شارۆچکانە ئێمە هەبێ کابرا ژنی هەیە کوڕی هەیە کوڕی ژنی هێناوە کچی بە شودراوە پیرە زینا دەکا چونکە ئەوە لە ئەوەڵە وەکتی یەکشێشان فێر بووە تازە بۆی تەرک نابێ دە ژنیشی هەبێ هەر بۆی تەرک نابێ ئەها بۆیە ئیسلام دەفەرمێ ئەم ڕەگە دەقرتێنێ بۆی ئەو ماڵوێرانێ لە ئەنجاما ڕوونەدا بەڵێ بەڕێزەکان چوارەم ئیسلام ڕێزی مرۆڤ دەگرێ وەلەقەت کەڕەمنا بەنی ئادەم ئەی مرۆڤ تۆ زۆر بەڕێزی تۆ بەس پێک نەهاتووی لە ئارەزوی سێکسی و جنسی تۆ مرۆڤی مرۆڤ زۆر گەورەیە مرۆڤ لە ئەرز و ئاسمان گەورەترە مرۆڤ لە کەعبە گەورەترە ئەمانە هەمووی بۆ خزمەتی تۆ خوا خەڵقی کردوون و ناردوونیە خوارەوە خوا لەبەر خاتری تۆی مرۆڤ ئەو قورئانەی بە جوبریل ئەمینان ناردووە بۆ پێغەمبەری ئاخری زەمان تۆ ئەوەندە بەڕێزی بەتایبەت لەناو مرۆڤا ئافرەت زۆر بەڕێزە پێغەمبەر صلی الله فەرمووی ئافرەت شوشەیە شوشە رفقا بالقواریر شوشە کەشکا هیچ چەسپ و تێپێک جارشکە بە یەکەوە نانووسێنێتەوە ئامان دەفەرمێ ئاگال لێبێ نەشکێی ئەوانەی کەوا دەڵێن خۆشەویستی هەیە زۆری گورگن گورگ ئەمانەی ڤالانتاین و هین دەکەن گورگە و ئافرەتەکە کەوڵ دەکا بەڕێزێک مامۆستایەکی ئاینی لە وتارێکا باسی کرد وتی گەنجێک بە ڕەفیقەکەی دەڵێ دوو لە ڕووی ئەم گەنجانی مزگەوت هەستم پێ کردو فڵان کچت خۆش دەوێ لێ نزیک دەبێەوە ئەی بە تەمانی لەم زوانە بچێ خوازبێنی وتی واللهی جارێ ناچمە خوازبێنی چونکە ئێستا تەرایم پێ نەداوە تەرایم پێ نەداوە ئەمە ئەمەش مستەلەحێکی تازەی وڵاتی ئێمەیە چۆن ئەم سارانە هەن کە نووسینگەکان ڕۆژانە خەڵک تەرایان پێ دەدا هەر ڕۆژە بەدەست یەکێکەوەیە وتی دەبێ ماوەیەک لەگەڵ یابم تەرایەکی پێ بدەم جا ئەگە بەدڵم بوو دەچمە خوازبێنی ئەگە بەدڵم نەبوو وازی لێ دەرم بۆ یەکێکیکە ئامان کچەکەت خەڵک تەرایی پێ نەدا عەیبە کچ سارە بێ خوشکی بەڕێزم تۆ ئالەت نی تۆ سەیارە نی تۆ مرۆڤی وەلەقەد کەڕەمنا بەنی ئادەم تۆ بەنی ئادەمی تۆ نەوەی محەممەد و عائیشە و فاتیمە و خەدیجەی نەوەی ڤالانتاین و قەشە و ئەم و ئەو ئەوروپی نی تۆ شیری حەڵاڵت خواردووە دەستم بە دامێنت خۆ نەکەی بە تەکسی هەر ڕۆژە خەڵکی چەک تەرایت پێ بدا نەبی بە ساری نووسینگە نەبی بە ساری دوو سوکان و دوو ئیستۆپ چۆنی حەز لێ بێ ئاوال لێ بکە وەتی تەرایم پێ نەداوە بۆیە ئیسلامی ئێمە نافە دەیەوێ ئەوانەی کە باسی خۆشەویستی دەکەن ئەوانەی بە گەنجان دەڵێن ئەم ئیسلام و مسوڵمان و ئەهلی مزگەوتە دژی خۆشەویستین وەڵڵاهی دەیانەوێ کچێک ئەگە کوڕێک بێ بیهێنە مانجێک لەگەڵی دابێ وتێلی دنیای پێ بکە لەگەڵ یا ڕابێرێ بیهێنە و بیبە جا ئەگە بەدڵی بوو دوایی دەبێتە ژنی ئەگە بەدڵی نەبوو ئەو بۆ ماڵی باوکی ئەویش بۆ ماڵی باوکی ئەوەک لە ئەوروپا ئێستا وایە لە ئەوروپا ژن و پیاوێک وا خەریکە تەقریبەن پیر دەبن دەڵێ وەرە با بەیەکەوە ماوەیەک بەیەکەوە بین بەبێ عەقدی زەواج و ژن ئەوە هیوای لە مناڵبوون وەستاوەتەوە هەیە مناڵدانی دەرێناوە وەڕز بووە کەس تازە گەنج ناوێ لەگەڵ پیرێکە ئەڵە تۆ دۆشەکێک بێنە من پشتێک دێنم تۆ شەش قاپی بەلەم بێنە من شەش قاپی شلە دێنم تۆ دوو کەوچک بێنە من دوو چەقۆ دێنم تۆ بەتانیەک بێنە من لێفەیەک دێنم ئەچن لە وتێلەکە بە یەکەوە ژوورێک بەکرێ دەگرن هەتا ئەگە ئارزویان لێ بوو بە یەکەوە دەبن ئارزویان لێ نەبوو ئەو بەتانیەکەی خۆی بۆ خۆ ئەو پشتەکەی خۆی هەڵدەگرێ ئەو بەلەمەکانی خۆی ئەو قاپیش لەی خۆی بۆ خۆی هەرێکە جانتای خۆی دەپێچێتەوە ئەو دەڕوا بۆ لای پیاوێشەویش دەڕوا بۆ لای ژنێکیکە ئا لەمە خۆشەویستیە یان گاڵتەکردنە بە خۆشەویستی گاڵتەکردنە بە ژیان و بە ژینگە بە ڕێز و کەرامەتی مرۆڤ جا لەو کاتەدا قوربانی یەکەم کچە ئەگەر مانجێک لەگەڵ یا بۆکو ئەفەندیەکانی جەنابیان دەفەرمونون یان لە دواییدا لێ دەبێ بە خوو ئەگەر یەک جیابوونەوە ئەوە وشەکەی زۆر ناشینە شایانی مینبەر نییە بەکاری بێنم تازە بە کەڵکی ناو خێزان نامێنێ لێ دەبێ بە خوو وەک تریاکشێش دەبێ بە دووی خەڵکی کا بگەڕێ لەگەڵ یا بەردەوام بێ ناوەکەی زۆر ناشرینە دووەمیان، یان ئەم کچە ئەگەر ئافرەتێکی بەڕێز و بەحورمەت بێ، خاوەن ڕێز بێ، دڵی بریندار دەبێ، وای دەبێ سیقەی بە هیچ کوڕێک نامێنێ. وەڵڵایی ئێستا کچ هەیە لەم وڵاتی ئێمەدا هێندەیان دەست بڕیوە، پیاوی ڕێک و پێک و گەنجی خواناسیش دەچێتە خوازبێنی ناوێرە شوو بکا، چونکە هێندەیان دەست بڕیوە و خیانەتیان لێ کردووە. هەموو پیاوێکی بەرچاو کەوتووە. زۆرجار خۆشی دەسووتێنێ، خۆشی دەکوژێ ئەگەر ئیماندار نەبێ. و ئەگەر کوڕەکەش بە هەمان شێوە ئەگەر ئینسانێکی بەشەرەف بێ سیقەی بە هیچ کچێک نامێنێ و ئەگەر ژنیش هێنا لێی دڵنیا نابێ و دووەمیشیان یان تووشی ئەوە دەبێ دەبێتە یەکێک لە خراپەکارانی ناو کۆمەڵ کە ناویان بە خراپە هاتووە بۆیە بەڕێزانم گەنجانی خۆشەویست ئێمە خاوەنی ئیسلامین ئێمە خاوەنی دینین لە تایلاند، لە بانکۆکی پایتەختی تایلاند کە پێدەوترێت عاصمە الخطیئە، ساڵی پار لە جەژنی ئەوەی کە خۆیان پێڵێن جەژن ئەینا بۆ ئێمەی موسڵمان جەژن نییە لە چواردەی دووی ئەواندا لە ڤالانتاینی ئەواندا محافزی شاری بانکۆک لەسەر تۆڕی ئەنتەرنێت سەیری کەن بزانە هەیە یان نا بڕیاریدا نابێت هیچ هۆڵێک هیچ شوێنێک هیچ هوتێلێک هیچ شوێنک بکرێتەوە و داوای لە پۆلیس کرد هەموو حەدیقەکان داخە با ئەم ڕەفتارە ناشرینە کۆتایی پێ بێنین چونکە وڵاتەکەمانی هەڵتەکان ئەم ڕۆژی عەشق و خۆشەویستیە تازە لە وڵاتان خەڵک لێی بێزارە کەچی لە وڵاتی ئێمە جا ئەم شەوی سلێمانی چاو پێ بکەوێ هەولێر چاو پێ بکەوێ بزانە چی بۆ دەکرێ هەر گوڵە دەبەخشرێتەوە هەر خەڵکە باوەش بە یەکا دەکا و هەر بێدینیەوەی کە خوا پێی ناخۆشە بەڵام ئەوەی دڵسۆزتانە پێغەمبەرە صلی اللە علیه وسلم بێ ئەدەبیمان کرد لە خزمەت پێغەمبەر صلی اللە علیه وسلم زۆر قسەی دنیاییم کرد لەم مەقامەدا کە شوێنی پێغەمبەر صلی اللە علیه وسلم چونکە وتاری جمعە دەبێت زۆری فەرموودەی قورئان و ئایەت و حەدیث بێ بەڵام ناچار بووم بۆ ئەوەی تۆ سەرگەردان نەبی ئەمە حەقیقەتی ڤالانتاین ئا ئەمەیە کە بە پوختی خسمە دەستەوە ئەمە سەرنجامی چەندین کتێب و ممارەسە و خوێندنەوە ئەم لاولاکردنە ئەمە پوختەیەکی زۆر کورتێتی کە پەیوەندی بە خۆشەویستیەوە نیە بەڵام خۆشەویستی ئێمە خوایە خۆشەویستی ئێمە ئەو پێغەمبەرەیە کە دڵسۆزی گەنجانە صلی الله علیه وسلم لە شاری مەدینەدا بەم مەوعیزە با پێغەمبەری خوا لێمان عاجز نەبێت چونکە نەچوینە خزمەت فەرموودە لە کۆتای ئەم جمعەشدا دەچمەوە خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم لە شاری مەدینەی پیرۆزە گەنجێکی ڕێک و پێک بە ئەخلاق بەڵام لە سیمادا وەکو پێویست جوان نەبوو لە باڵادا وەکو پێویست بەرز نەبوو خۆشەویست فەرمووی بۆ ژن ناهێنی ناوی جولەیبی بە گەنجێکە ئێستاش ئێستا لە شەرع و لە حەدیسا نازانێت بابی ناوی چییە یعنی گەنجێکی بێناوە گومناوە هەژارە پیامبر صلی الله خەمی ئا ئەوانە دەخوا فەمووی بۆ ژن ناهێنی وتی ئیزەن تەجیدی نوی کاسی دەن ئەی خۆشەویستی خوا ئەخن نامبینی هەرچی پارە بێ لە گیرفانمان نییە دەم و چاوم وەڵڵی کەس شوم پێ ناکا شایەنی لەوەن ئەوە نیم کە خەڵک بوێرم بچمە ماڵی خەڵک و خوازبێنی کچی خەڵک جمال الوجه مع قبح النفوس كقنديل على قبر المجوس دەم و چاوی جوان بۆ پیاو بێیان بۆ ژن بەڵام ناخی وێران بێ بەڵام زمانی پیس بێ وەکو چرا و گوڵە بووە لەسەر قبری بتپەرست و ئاگرپەرست داینێی ئەرێ ئەمە هیچ ئەم قبرە ڕووناک دەکاتەوە ناوەی ڕووناک دەکاتەوە نەخێر دەم و چاوی بێ دڵ و بێ زمانی شیرین هیچ نییە فەرمووی تۆ دڵت پاکە تۆ دڵت خاوێنە تۆ مێشکت سافە فەرمووی با بڕۆین بۆ ماڵی فڵان کەس چوون کابرای بانگ کرد و فەرمووی هاتووینە خوازبێنی کچەکەت وتی ئەی پێغەمبەری خوا مەجالم بدە پرسێک بە کچەکەم و بە ژنەکەم بکەم پێغەمبەر فەرمووی حەی ئافەرین ئەمە ئەمە دەستوورێکی جوانە پرس بە ژنەکەشت بکە پرس بە کچەکەشت بکە و دوای بانگمان لێ بگێڕەوە کابرا ژنەکەی بانگ کرد و کچەکەش لەو دیەوە خەریکی حاجەت شن و ئەمانە بوو گوێی لێ بوو کچەکە باوکی بە دایکی گوت پێغەمبەری خوا داوای کچەکەمانی کردووە بۆ ئەم گەنجە ڕەشقاوە کە بە حەقە زۆر جوان نییە ناوی جولەیبیبە دایکەکەش وتی بە عادەتی ئافرەتانە پێغەمبەر کەسی بۆ نەدۆزینەوە بۆ کچەکەمان جولەی بیبی ڕەشپێز نەبێ ناشیرین وەڵا کچی خۆمانی نادەینێ ئەفەرمێ کچەکە هاتە خزمەت باوکی وتی بابە گیان باوکی بەڕێزم پێغەمبەری خوا بە دەمی خۆی ناوی منی هێنا بۆ جولەی بیب فەمووی ئەرە وەڵا فەمووی ئیدفعونی ئیلەیه فەئینەه لەن یضیعنی بمدەنێ وەڵای شووی پێ دەکەم چونکە دڵنیام مادام پێغەمبەر هەڵیبژاردێ زایم ناکا ئەمە ئەمە تێگەیشتنی ئافرەتێکی بەدەوی بوو لە سەحرای عەرەبستانا مادام پێغەمبەر هەڵیبژا بێ زایەم ناکا ئەمە زۆر لە کوڕێکی قۆز باشترە کە دوای سوکایەتیم پێ بکا بادام ڕێزم دەگرێ مادام پەسندی پێغەمبەرە دیارە خوا پەسندێتی مادام پەسندی خوای خالقی مرۆڤە ئەبێ ژیان لەگەڵیا بەختەوەر بێ گواستیەوەو شووی پێکرد و پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی یاڕەبی خوایە ئەم هەژاریەتیان خوا بۆ بگەڕێ بە ژیانێکی دەوڵەمەندانە دەفەرمێت لە هەموو ماڵێک تێر و تەسەل تر دەژیان لە دوایدا خوا لە هەموو شوێنەکەوە ڕزقی بۆ نسیب دەکردن لە غەزاوێکە لەگەڵ پێغەمبەری خوادا ئەم گەنجە شوە دەرەوە ئەفەرمێت لە غەزاکە بوونەوە پێغەمبەری خوا فەرمووی ئەرێ خەڵکەکە بەسەرکەنەوە کێ دیار نییە وتیان فڵان کەس دیار نییە فەرمووی کێی تر وتیان فڵان کەسیش فەرمووی کێی تر وتیان فڵان کەسیش فەرمووی کێی تر وتیان هەموو دیارین فەرمووی جولەیبیب دیار نییە ها پێ سەسم ئەو گەنجە ڕەشتاڵی هەر لە بیرە ئەفەمە گەڕان شەهید کرابوو پێ سەسم دەفەمە چوە سەری بۆی گریا ئەفەمە خستە سەر هەردوو باسکی لەسە قەبرەکە ئاوا لە ناو باوەشی پێغەمبەر بوو لە جیاتی دارەمەی پێغەمبەر سێ جار فەرمووی هذا مني وانا منه هذا مني وانا منه هذا مني وانا منه ئەمە لە منە و من لەوم، ئەمە ڕۆڵەی منە و من پێغەمبەری ئەوم، ئەمە خزمی منە و من کەسی ئەوم. ئەفەرمێ حەتا قەبرەکەی تەواو بوو، پێغەمبەر صلی الله علیه و سلم لەسەر هەردوو دەستی موبارەکی خستە ناو قەبرەکەوە. فەرمووی ئەمە خزمی منە، ئەمە ڕۆڵەی منە، ئەمە کەسی منە ئەم بێکەسە، وە منیش کەسوکاری ئەو و باوک و برا و هەموو کەسێکی ئەوم. دەی گەنجی بەڕێز تۆش دەست خەنە و دەستی پێغەمبەرەوە با پێغەمبەر فەرمی ئەمە هەر بۆ جولەیبیب نییە بۆ هەموو کەسێکە کە ڕێبازی پێغەمبەر دەگرێ با پێغەمبەر فەرمی هازا منه با ڕووت بێ داوای شەفاعەتی مەحشەری لێ بکەی بابە گیان ئێمە ئێمە شوێنکەوتوی ئەو پێغەمبەرە بەڕێزەین حاشا لە قەشە ڤالانتاین حاشا لە کوڵاوی سووری ژوولەکە حاشا لە عەلمانیەت حاشا لە بێدینی حاشا لە کوفر حاشا لە شرک ئێمە خاوەنی لا اله الا الله محمد رسول الله بەڵێ پێغەمبەری خوا صلی الله علیه و بە بێدەنگی بەڕێزان ئێمە ئێمە خاوەنی ئیسلامین ئەم ئیسلامەی خۆمان نە هیچ ناگۆڕینەوە ئێمە خاوەنی ئەو ئیسلامەین کە شاعیر بە حەق فەرمووی بێز لە بەفری کوێستان دەکرێ ئەم قورئان و حەدیث و بخاری و مسلمە وەکو بەفری سەر چیای قەندیل و پیرەمەگرون وایە لە ئاسمانەوە دابەزیوە دەمی پیسی مرۆڤ بەری نەکەوتووە بەداخەوە بێدینەکانیش بێز لە ئاوی زێراب و میزی کەرە دەی با میزی کەر و ئاوی زێراب هەر مبارەک بە خۆیان بێ ئێمەش قەندیل و پیرەمەگرون و زاگرۆس و چیاکانمان هەیە کە ئەو قورئانە نازڵ بۆتە سەری کە ئەو قورئانە وەکو بەفری قەندیل وایە بێگەردە ئای دزاوی نییە میکرۆباوی نییە مەیگۆڕەوە ئێمە دژی خۆشەویستی نین کاتی جومعە زۆری خایاند بەڵام زەرور بوو باسی بکەم بۆ جومعەی داهاتوو ئینشاءاللە ئایا گەنجانی ئێمە ئەبێ واز لە ژن و ژنخوازی بێنن ئایا کوڕێک و کچێک هەرگیز بۆیان نییە یەکتری ببینن ئایا کەسێک بۆی نییە بەرامبەر لە ڕەگەزی بەرامبەری کەسێک بۆ دڵداری خۆی هەڵبژێرێ ئایا ئیسلامە گەورەکەی ئێمە حەلی مشکلەی گەنجانی پێیان نا ان شاء اللە لە وتاری جمعەی داهاتوودا چاوەڕێی ئەو زنجیرە باسەش بن یا ربی خوا ڕەحممان پێ بکەی یا ربی خوا هیدایەتی بە خێرمان بدەی یا ربی خوا ئەم گەنج و لاوانەی کە ئەم کاتە پیرۆزە ڕویان کردوتە ماڵی خۆی خۆت یا ربی خوا زایعیان نەکەی یا ربی لە پیلانی ژەهراوی دژمنانی دین و خاک و وڵاتمان بیان پارێزی یا ربی خوا پیرەکانمان عاقبەت خێرکەی یا الله یاڕەبی خوایە لەم ڕۆژە موبارەکەدا لێت دەپاڕێم و عاقبەتی هەموو لایەکمان خێرکەی خوایە ئەوەندە خۆشەویستی خۆت و پێغەمبەر و ئەم ئیسلام و قورئان و مزگەوتە بخەیە دڵمانەوە کە خۆشەویستی هیچ ناحەز و ناکەسێک نەتوانێ بێنێتە دەرەوە یا ئەڵڵا داوا لێ دەکەم شیفای ئەو نەخۆشانە بنێری کە بە دڵ و بە گیان داوایان لە ئەهلی ئەم مزگەوتە کردو دوعایان بۆ بکەن یاڕەبی شیفای گەورە و بچووک ژن و پیاو ئیختیار و گەنجی مسوڵمانان بدەی یا ئەڵڵا ئەوەی مردووە لە گوناهی خۆش بی ئەوەی مردووی لێ مردووە یا ڕەبی تەسەلای دڵ و دەروونی بدەی یا ڕەبی ئەو ژنە و مێردانەی کە ناکۆکن یا ڕەبی ئیسلاحی حاڵیان بکەی یا ڕەبی ئەو کوڕ و کچە گەنجانەی کەوا بەتەمان بە زەواجی صحیح و بە ئەخلاق و داوێن پاشی بەیەک بگەن یا ڕەبی خوای کار ئاسانیان بۆ بکەی یا ڕەبی خوای پەروەردگار داوا لێ دەکەم بە ئیسلام سەربەرز و عەزیزمان کەی لە کوفر و بێدینی و شیرک و بیدعە یا ڕەبی خوای ئێمە هەموو موسڵمانان پارێزی عاقیبەتی ئەم وڵاتی کوردستانە خێرکەی یا ئەڵڵا ئەو بەرەکەتەی بەسەر تا باراندین یا ڕەبی بۆمان بەردەوام بێ یا ڕەبی بەرەکەتی ئەو ئاسمانەمان هەر لەسەر بەردەوام بێ خێر و بەرەکەتی ئەو ئەرزەمان بۆ بڕوێ هەژاری فەقیری کڵۆڵی نەزانی نادانی بۆ یەکجاری بارکا لە ناوماندا یا ڕەبی ئابووری وڵاتمان بەرەو پێشەوە بچێ دڵی حاکم و کاربەدەستانمان بەلاو دینی خۆت ڕاکێشی یا ئەڵڵا بەزەیی و ڕەحم بخەیە دڵیانەوە بەزەییان بە گەنجان بە پیران بە کچان بە کوڕانی ئەم میلەتەی خۆیان دابێتەوە یا ئەڵڵا ئامین ئامین والحمد لله رب العالمین